پرسیارێکی دیکە بکەین و ناونیشانی وتارەکەمان بێت کە هكذا علمنا هكذا علمنا الرسول صلى الله تعالى عليه وسلم پێغەمبەری ئازیز چۆن پەروەردەی کردین چی فەرمووە و ماذا علمنا الرسول چی لە ئێمە داوا کردووە ئازیز و سەردار و سەروەرمان چی لە ئوممەتەکەی دەوێ؟ ئێمەی ئوممەتی پێغەمبەری ئازیز عەلەیهی سەلات وەسەلام چی بکەین تا پێغەمبەری ئازیز بە ئوممەتی خۆی قەبووڵمان کات، بمانناسێتەوە و داکۆکیمان لەسەر بکات؟ ئەویش پێویستی بەوە هەیە کە بژین لە ژێر سایە و سێبەری بەردەوامی سوننەت و سیرەت و ژیاننامەی پێخەمبەری ئازیز و سەروەرماندا پێخەمبەری ئازیز فێری کردین بەم قورآنە پەروەردەمان دەکات و دەفەرموێ قورآن دەفەرموێ لە تسئلن یومئذ عن النعیم دڵنیابن پرسیارتان لێ دەکرێ دەربارەی هەموو نیعمەتەکان سەردار و خۆشەویستمان دەفەرموێ، قەسەم بەو کەسەی گیانی محەممەدی بەدەستە، دڵنیا بن هیچ کەسێک لە ئێوە هەنگاو هەڵناگرێ هەتاوەکو پرسیاری لێ نەکرێ دەربارەی تەواوی نیعمەتەکان، بەتایبەتی پرسیارتان لێ دەکرێ، سەبارەت بە گەنجێتیتان لە چیدا گەنجی و لاویتان بەڕێکرد؟ پرسیارتان لێ دەکرێ دەربارەی لەش ساغیتان، ئایا بەندایەتیتان بۆ خوای پەروەردگار پێکرد یان یاخی و سەرکەش بوون و لە خوا غافڵ بوون؟ پرسیارمان لێ دەکرێ سەبارەت بە کاتەکانمان لە چیدا بەڕێمان کرد؟ پرسیارمان لێدەکرێ سەبارەت بەو ماڵەی چۆن پەیدامان کرد لە چیدا سەرفمان کرد لتسئلن یومئذ عن النعیم پرسیارمان لێدەکرێ سەبارەت بەو عومرەی کە خوای پەروەردگار پێی بەخشیوین کە چەندێک لە تەمەنت بەڕێ کردووە. من و تۆی مسوڵمان هەر کاتێک بە هەر پێوەرێک کەمێک لە تەمەنمان دەڕوات، بە هەر ساڵنامەیەک باس لە پێچانەوەی ساڵنامەیەک لە تەمەنمان دەکرێ، پێویستە ڕابوەستین، چونکە ئازیز پەروەردەی کردووین و فێری کردووین سەبارەت بە تەمەنمان کە پێش ئەوەی لێپرسینەوەمان لەگەڵا بکرێ، حاسبوا انفسکم قبل ان تحاسبوا. وزنوا اعمالکم وەکو سەیدونا عومەر دەفەرموێ ئێستا کاتی ئەوەیە پێش ئەوەی محاسبەی کردارەکانی ساڵێک لە تەمەنمان بکرێ ئێمە بپرسینەوە لە شەو و ڕۆژەکانی تەمەنمان پێش ئەوەی سێ سەد و شەست و پێنج ڕۆژ لە گفتار و لە کردارمان تەسلیم بە مەلائیکە بکرێ تەواو لە تەمەنمانا لۆک بکرێ و هەتا ئەو کاتەی لە قیامەتا لێمان دەپرسرێتەوە ئایا من و تۆی مسوڵمان ئێستا کاتی ئەوە نییە اقرأ کتابک هەر کەسێک لە ئێمە نامەی ئەعمالی ساڵێک لە تەمەنی خۆمان بخوێنینەوە و بزانین چیمان وتووە و چیمان کردووە ئایا کفا بنفسک الیوم علیک حسیبا، هەر ئێستا من و تۆ کاتێک چاو دەخشێنینەوە بە ساڵنامەی تەمەنمانا بەس نییە نەفسی خۆمان فرمێسکی پەشیمانی هەڵبڕێژین بۆ هەر کەمتەرخەمییەک بۆ هەر سەرپێچی و یاخیبوونێک کردوومانە لە تەمەنمانا بەرامبەر بە خوای پەروەردگار بەڵێ خۆشەویستمان پەروەردەمان دەکات لەسەر ئەوەی کە نیعمەتەکان سێبەر نیعمەتە، ئاوی سازگار نیعمەتە، ئەمن و ئاسایش نیعمەتە، چاو نیعمەتە، گوێ نیعمەتە، ئەم زمانە نیعمەتە، گورچیلەمان، دڵمان، هەموو ئەمانە کۆمەڵێک نیعمەتن، دڵنیابن نیعمەتەکانی خوای پەروەردگاریش ئەژمار ناکرێ چونکە هەرچیمان هەیە هەر هەمووی نیعمەتی پەروەردگارە جل جلاله خۆشەویستانم هاکذا علمنا الرسول خۆشەویست ئاوهای پەروەردە کردوین کە ئێمە تێنەپەڕین بەسەر ڕۆژ و کاتەکانی تەمەنمانە بەڵکو ڕابوەستین و لە خۆمان بپرسینەوە و خۆمان ساز و ئامادە بکەین بۆ بنیات نانێکی نوێ لە تەمەنمان هەنگاو هەڵبگرین بۆ ساڵێکی باشتر لە بەندایەتیمان بۆ خوای پەروەردگار، هەنگاو هەڵبگرین بۆ زیندووکردنەوەی سوننەتە فەرامۆشکراوەکانی ئازیز و سەردارمان، هەنگاو هەڵبگرین بۆ حاڵیبوونێکی زیاترمان لە ئاینی پیرۆزی ئیسلام. بەڵێ موسڵمانانی ئازیز، یەکەمین شتێک کە پێغەمبەری ئازیز فێرمان دەکات، ئێمەی ئوممەتی ئیسلام، ئێمەی ئوممەتی محەممەد جیا دەکرێتەوە لە هەر ئوممەتێکی دیکە، بریتییە لەوەی کە لە بواری عەقیدەدا ئێمە خاوەنی عەقیدەی قل هو اللە احد اللە الصمد لم یلد ولم یولد ولم یکن له کفوا احد عەقیدەی یەک خوا ناسی، یەک خوا پەرستی، تەوحید، واتە پەرستش بۆ خوای پەروەردگار و ناسینی خوای پەروەردگار و تەسلیم بوون بە ئەمرەکانی خوای پەروەردگار و هەست کردن بە چاودێری خوای میهرەبان و بە خۆشەویستی و بە گردنکەچی و بە ڕاستگۆییەوە بەندایەتی کردن بۆ خوای پەروەردگار. جیاوازی ئێمەی ئوممەتی رسول اللە لە هەر ئوممەتێکی دیکە ئەوەیە کە ئێمە پێمان وایە اللە لە کەس نەبووە و کەسی لێ نابێ لیس کمثله شیء هاوشێوە و هاووێنەی خوای پەروەردگار نەبووە و نابێت ئێمە عەقیدە و بیر و باوەڕمان وایە بەبێ تەوحید لا اله الا الله ناچینە بەهەشتەوە لە دنیاشدا بەختەوەر نابین لە ترسەکان ڕزگارمان نابێت بەڵام دەبێ بزانین هاوکات لە بەرامبەر ئێمەدا ئەوانەی کە ناوی خۆیان ناوە مەسیح، مەسیح، نەسارا، یەهوود، هەر یەکێک لەمانە، ئەوانە عەقیدەیان پێچەوانەی عەقیدەی سەد و بیست و چوار هەزار پێغەمبەرە بە تایبەتی پێغەمبەری ئازیزمان و عیسا پێغەمبەری ئولولعەزم. ئێمە پێمان وایە اللە جل جلالە ئەو زاتەیەکە تاک و تەنهایە و خوای پەروەردگار بێ هاوەڵە پێویستی بە کەس نییە بێ موحتاجە هەمووان موحتاجی خوای پەروەردگارین بەڵام ئێستا عەقیدەی ئەوان ئەوەیە کە دەڵێن ان الله ثالث ثلاثە سێ خوا هەیە کۆمەڵێکیان پێیان وایە عیسا خوایە، نەء کوڕی خوایە و هەروەها ڕوحوڵڵاشیان هەیە، بەڵام من و تۆی موسڵمان ئاگادار بین ئەمانە هەموو پێچەوانەی ئەخلاقی ڕەسووڵڵان صلی اللە تعالی علیه و سلم، ئەو پێخەمبەرە ئازیزە فێرمان دەکات کە نابێ دەبێ ئێمە بەو قورئانە پەروەردە بین کە پەروەردگارمان دەفەرموێ عیسی ابن مەڕیەم عیسی پێغەمبەر کوڕی مەریەمە عەبدی رب العالمینە یەکێکە لە پێنج پێغەمبەرە ئولو العەزمەکە وجیها فی الدنیا والآخرە ومن المقربین لە دنیا و لە ئاخیرەتا پایەدارە ڕێزدارە ئێمە پێغەمبەر ئاوهای پەروەردە کردوین کە عیسا پێغەمبەر پارێزراوە لە دەستی جوولەکە، خوای پەروەردگارمان دەفەرموێ، عیسا پێغەمبەر لە خاچ نەدراوە، نەکوژراوە، بەڵکو بەرز کراوەتەوە، وە دەبێ ئیمانیشمان هەبێ بەوەی کە عیسا پێغەمبەر دێتەوە سەر زەوی، بەڵێ دێتەوە سەر زەوی کۆتایی بە دەسەڵاتی گاور و جولەکە و بەراز و سەلیب و خاچپەرستانیش دێنێت لەسەر زەویدا جارێکی دیکە وەف ئەنجا وەفات دەکا و لەسەر زەویدا دەنێژرێ ئێمە ئیمانمان وایە عیسا پێغەمبەر پاکە و بێگەردە و بەڕێزە خوای پەروەردگار ئینتیقامی لێ نەسەندووە وەکۆی کە ئێستا یەهود دەڵێن کە عیسا سزا دراوە لە بەرامبەر ئەوەی کە پەروەردگارمان سزای ئادەمی لێ دەکاتەوە کە خوا تەوبەی لێ قەبوڵ نەکردووە ئەگەر من و تۆی موسڵمانیش ئاگادار نەبین لەگەڵ قورئاندا لەگەڵ پێغەمبەری ئازیزدا نەژین ئاگاداری ئەوە نین کە پێغەمبەری ئازیزمان دەفەرموێ فتلقی آدم من ربه کلمات فتاب علیه پەروەردگار لێی خۆش بووە، ئەمەش بوهتانێکی دیکە و شێوانێکی دیکەیە کە لە ئاینی گاور و جولەکەدا ئێستا بوونی هەیە. ئێمە پەروەردە بووین لەسەر ئەوەی کە پێغەمبەران دژی ڕیبا بوون، دژی زینا بوون، دژی عارەق و قومار بوون، بەڵام ئەوانەی ئەمڕۆ کە خۆیان ئیدیعای گاور و جولەکە دەکەن یەک پارچە ڕیبا خۆر یەک پارچە تێوەگلاون بەتایبەتی سەران و قەشەکانیان لە ڕیبا و لە زینا و لە نێربازیدا کە حاشا ئەمانە بەرین لە هەموو پەیامێکی ئاسمانی ئێمە دڵنیاین لەوەی کە پێغەمبەران هاتوون بۆ خزمەتی دین و ژین بۆ خۆشگوزەرانی مرۆڤەکان نەک هاتبن بۆ مژینی خوێنی مرۆڤەکان یان هاتبن بۆ کۆیلە کردنی مرۆڤ و مرۆڤایەتی پێغەمبەری ئازیزمان پەروەردەمان دەکا لەسەر ئەوەی کە مسوڵمانان ئاگادار بن جاهیلیەت کۆتایی پێ نەهاتووە جاهیلیەت لە هەموو زەمەنێکدا پێغەمبەران ڕووبەڕووی بوونەتەوە، وەک خۆشەویستمان لە فەرموودەیەکی سەحیحدا کە ئیمامی ئەحمەد دەیهێنێ، دڵنیامان دەکاتەوە لەسەر ئەوەی کە جاهیلیەت هەموو پێغەمبەران هەر یەکەیان بە جۆرێک لە جۆرەکان ڕووبەڕووی جاهیلیەت بوونەوە کە دەفەرموێ فانها لم تکن نبووە قط الا کان بین یدیها جاهیلیە لەبەردەست و لەبەردەم بانگەوازی هەموو پێغەمبەرێکدا جاهیلیەت بوونی هەبووە جاهیلیەتی ئەمڕۆی سەدەی بیست و یەک زۆر زۆرن جاهیلیەتەکان تێکەڵاو بوون تەنانەت مسوڵمانانیش لە بواری عەقیدە و لە بواری عیبادەت و لە بواری کۆمەڵایەتی و لە بواری ڕەنگ و ڕوخسار و لە بواری جلوبەرگیشدا پێغەمبەری ئازیز نامان ناسێتەوە یان شانازیمان پێوە ناکات بە ئوممەتی خۆی قبوڵمان ناکات ئەگەر بێت و وریایانە نەژین بەتایبەتی لەم زەمەنەدا بۆیە پێخەمبەری ئازیز پەروەردەی کردوین لەسەر ئەوەی کە ئێمە دڵنیابین جاهیلیەت کۆتایی پێ نەهاتووە جاهیلیەت لە بواری عەقیدەدا ئەوەیە کە پێیان وایە سێ خوا بوونی هەیە جاهیلیەت پێخەمبەران هاتوون لە دڵی خەڵکەکە دەریان هێناوە پاشان لە ماڵی خەڵکەکە دەریان هێناوە ئینجا لە وڵاتە بە دەریان ناوە چۆن ئەی ئەوە نیە پێغەمبەری ئازیز پەروەردەمان دەکا لەسەر ئەوەی دەفەرموێ لەیسە منا مسلمانانی بەڕێز پێغەمبەری ئازیز دەفەرمێ ئومەتی من نییە من وا ئێوەم پەروەردە نەکردووە لەیسە منا من سەحەڕ لە من نییە کەسێ سحر بکات و هەروەها دەفەرمێ لەیسە منا من تەطەیەڕە شومی و بەدقوومی و ڕەشبینی و تەشاوم و ترسان لە دار و لە شەو و لە ئەستێرە و لە ڕۆژ و لە مانە، حاشا، ئەمە پێچەوانەی ئەخلاقی ڕەسووڵ اللەیە، دەفەرموێ، من تشبه بغیرنا لیس منا من تشبه بغیرنا، لە من نییە موسڵمانان، هەر کەسێ خۆی بشوبهێنێ بە غەیری ئوممەتی ڕەسووڵ اللە، هەڵگری ئەفعال و ئەقوال و کردارانێک بێت کە پێچەوانەی ڕیسالەتی ڕەسول اللەیە بۆ نمونە پێغەمبەری ئازیز دەفەرموێ ئاگادار بن ئەزانن یەهود چۆن سەلام لە یەک دەکەن یەهود بە پەنجە سەلام لە یەک دەکەن دەمی لەگەڵا نییە قەولی لەگەڵا نییە نەسارا بە ناولەپیان سەلام لە یەک دەکەن بەڵام ئێمەی ئوممەتی رسول اللە بەدەم السلام علیکم بەدەست تەوقە دەکەین رێز لەیەک دەگرین ئەو کەسەی کەمە سڵاو لەوانە دەکا کە زۆرن ئەو کەسەی کە بە پێوەیە سڵاو دەکا لەوانەی کە دانیشتوون ئیحترام لەیەکتری دەگرین بەڵام سەر بۆ کەسیش نەوی ناکەین بەڵکو رێز لەیەکتری دەگرین و بەدەم دەڵێین و بەدەس و بەقاچیش هەنگاو هەڵدەگرین و رێز لەیەکدی دەگرین. دەفەرموێ، من غش فلیس منی، پێغەمبەری ئازیز، هکذا علمنا الرسول، هەر کەسێ غش بکات لە عیبادەتا، جا غش لە عیبادەتا پێغەمبەری ئازیز دەفەرموێ، خراپترین جۆری دزی، دزی کردنە لە نوێژ، پەلە کردنە لە نوێژ، نەبوونی ئیتمئنان و نەمانەوەیە لە نوێژدا، پشت نەچەمانەوەیە، سەر نەهێشتنەوەیە لە سوجدەدا، لووت نەدانە لە ئەرز، یان کڕین و فرۆشتنێک لە بازاڕە دەفەرمێ، من غش فلیس منی، بەڵێ پێغەمبەری ئازیزمان صلی اللە تعالی علیه وسلم ئاگادارمان دەکاتەوە لەوەی کە ئێمەی ئومەتی رسول اللە صلی اللە تعالی علیه وسلم پەروەردە بین لەسەر ئەوەی کە خۆشەویستمان پەروەردەی کردوین لەسەری ئەی خۆشەویستمان پەروەردەی نەکردوین لەسەر ئەوەی کە دەفەرموێ ئایا پێتان بڵێم باشترین مسلمان کێیە باشترین مرۆڤ کێیە؟ مسوڵمان ئەو مسوڵمانەیە مسوڵمانان لە دەم و لە دەستی لە قەڵەمی لە ڕاگەیاندنی لە فەیسبووکی پارێزراو بێ مسوڵمان ئەو مسوڵمانەیە دراوسێ لە دراوسێی پارێزراو بێ پێخەمەری ئازیز ئاوهای فێرکردین بەڵام عەولەمە و عەلمانیەت بەڵام جاهیلیەتی سەدە زۆر شتی تێکداوە بەسەر یەکدا جاهیلیەتی سەردەم مەگەر پیرە عەلمانیەکانی کوردستان نەبوو دەیانوت ئافرەت یان کچ بەرمیلە باروتە، البنات هم الی الممات، ئەوە ئەو جاهیلیەتە نەبوو کە دەڵێن ئافرەت سەرشۆڕیە، بەڵام پێغەمبەری ئازیز دەفەرموێت ئاوامان پەروەردە دەکا، پەروەردەکردنی کچان کلیلی دەرگای بەهەشتە. ئەی پێغەمبەری خوا نافەرموێ باشترین پیاو ئەو پیاوەیە بۆ هاوسەری خۆی باش بێ بەڵام خەڵکێکی دیکە پێی وایە پیاوەتی بریتیە لە زەبر و زەنگ و زوڵم و ستەمکردن لە خێزان و لە ئافرەتی خۆت پێغمبەری ئازیزمان صلی الله تعالی علیه وسلم پەروەردەمان دەکا لەسەر ئەوەی کە خۆ بپارێزن لە جاهلیت بە نمونە دەفەرموێ بۆ ئافرەتان لەیسە منا دەفەرمێ ئوممەتی من نییە ئافرەتان، کێ؟ ئەو کەسەی لطم الخدود دەموچاوی خۆی بڕنێ و بریناری کا، وە هەروەها شق جیوب سنگی خۆی دابدڕێ لە کاتی پرسە و نەهامەتیەکاندا، وە هەروەها ولیس منا من دعا الی عصبیە یان مات علی عصبیە هەمووان دەگرێتەوە دەفەرموێ دەمارگیری لە ئوممەتی من نیە هەر کەسێ بانگەواز بۆ غەیری ئیسلام بکات هەر رێگاو رێبازێکی دیکە بێ عەلمانیەتە دیموکراسیەتە لیبڕالیەتە قەومیەتە شوعیەتە هەر رێگاو رێبازێکی دیکەیە دەفەرمێ حاشا لە من نیە ئەی پێغەمبەری ئازیز نافەرمێ تەعیسە عەبدولدینار لوتی بشکێ ئەو کەسەی عەبدی دینارە، ڕەنگە پێمان سەیر بێ کێ عەبدی دینارە، مەگەر کۆیلە بوونی دەسەڵاتداران نییە بۆ دینار و دیرهەم، بۆ نەوت و سەروەت و سامان و غاز ئاوا خوێنی مرۆڤایەتی دەمژرێ؟ مەگەر کۆیلایەتی بۆ ڕەنگ و قوماش نییە کە پێغەمبەری خوا دەفەرموێ لووتی بشکییەوەی عەبدی قوماشە، عەبدی ڕەنگە، کە مرۆڤایەتی دابەش بووە بەسەر ڕەنگەکاندا ئەمڕۆ لەسەر ڕەنگەکان دۆستایەتی و دوژمنایەتی دەکرێ و خەڵکی دەکوژرێ بەڵێ پێغەمبەرمان صلی اللە تعالی علیه وسلم پەروەردەی کردوین کە ئێمە بەو جۆرە بین مسلمانانی ئازیز بەڵێ پێغەمبەری خۆ سەردار و سەروەرمان پەروەردەمان دەکا لەسەر ئەوەی کە دەفەرموێ ئاگادار بن مسوڵمانان ئەگەر ئەتانەوێ بتان ناسمەوە بە دەستی دەست دەست بە دەست نوێژ بن دەم بە ذکر بن قاچتان لە خزمەتی هەنگاو نان دابێ بۆ مزگەوت قاچتان لە خزمەتی خزمەتکردن دابێ بە هەژاران ئەی پێغەمبەری خوا نافەرموێ دەست هێنان بەسەری هەژاران ئەی نافەرموێ دراوسێ وامزانیێ میرات لە دراوسێ دەبات بەڵام ئەوڕۆ وای لێهاتووە زۆرجار خیانەت لە دراوسێ وە لە دراوسێ دەکرێ ئەی پێغەمبەری خوا نافەرمی عەلەیهی سەڵات وەسەلام وەڵڵاهی ئیمانی نییە ئەو کەسەی دراوسێکەی لە چاوی لە کامێرای لە مۆبایلی لە سەربانی لە هەموو شتێکی ئەمین نەبێ بەڵێ پێخەمبەری ئازیز علیه سەلات وسلام پەروەردەی کردوین لەسەر ئەوەی کە ئێمەی ئومەتی بەم جۆرە ئەخلاقمان ئاوها بێ بڵێ مسلمانانی ئازیز بەڕاستی کاتی خۆیەتی ئێمەی ئومەتی ڕسول الله وریا ببینەوە و بزانین ئێستای حاڵی مرۆڤایەتی بە تایبەتی چۆنە ئێستای حاڵی ئافرەتان چۆنە؟ ئەمڕۆ بازرگانیکردن بە مرۆڤەوە، لە دوای چەک، پاشان مادەی هۆشبەر، ئینجا مرۆڤ، لەناو مرۆڤەکانیشدا بە پلەی یەکەم ئافرەت، ئینجا منداڵان بازرگانی پێوە دەکرێ. ئایا ڕیسالەتی پێغەمبەر بۆ ئەمە هاتووە کە مرۆڤایەتی لە کۆیلایەتی ڕزگار کات یان زۆر جار بە ناوی ئایینەوە خەڵکێک بە کۆیلە بکرێ حاشا ئەمە پێچەوانەی ئەخلاقی پێغەمبەری ئازیزە صلی اللە تعالی علیه و سلم ئاخر تەقریر لە یانزە ی دوانزە ی ئەم دوو هەزار و شانزە دا سوکایەتیەکان بە مرۆڤ لە هەرێمەکەشماندا بەڕاستی لە ئاستێکدایە زۆر جێگای مەترسیە لە خەڵک کوشتن، لە ئافرەت کوشتن، لە نەبوونی هیچ دەزگایەک بۆ لێکۆڵینەوە و لێپرسینەوە، ئەمانە جێگای مەترسین، ئەوەی تر لە جیهاندا مەپرسە کە ئەمڕۆ کۆیلە چەندێک هەیە، کە ئەمڕۆ ئەو ئیسرائیلەی کە لە شاشەکانی. جامخانەی دا ئافرەتی داناوە سیعری لەسەر داناوە و دەفرۆشرێ ئیتر مەپرسە لە ئەوروپا مەپرسە لە ئەمەریکا مەپرسە لە دایکی دیموکراسی وڵاتی سوید چ سوکایەتیەک بە مرۆڤایەتی دەکرێ بەڵام ئێمەی ئومەتی رسول اللە صلی اللە تعالی علیه وسلم ئێستا کاتی ئەوەیە لەگەڵ بەجێهێشتنی ساڵێک لە تەمەنمان پەیمانی اشهد ان لا اله الا اللە و اشهد ان محمدا رسول اللە زیندوو بکەینەوە، پەیمانی یەک خواناسی و یەک خواپەرستی زیندوو بکەینەوە، پەیمانی لە خۆپرسینەوە و ڕۆ چوونەوە بە نامەی ئەعمالمانا دەست پێ بکەین هەموو لایەکمان پێش ئەوەی ساڵێک لە تەمەنمان بپێچرێتەوە و ببرێ استغفراللە و تەوبە و پەشیمانی دەرببڕین هەموو لایەکمان هەستین ئاشتەوایی لەگەڵ هەر کەسێکدا بکەین کە دڵیمان ڕەنجاندووە هەموو لایەکمان لە خۆمان بپرسینەوە ئێمەی ئوممەتی ڕسول اللە صلی اللە تعالی علیه وسلم ئایا ئا ئەوەین کە دەفەرموێ خیر الناس انفعهم للناس باشترین مرۆڤ ئەوەیە بۆ مرۆڤایەتی چاک بێ، ئایا ئێمە لەوانەین کە پێغەمبەری ئازیزمان صلی اللە تعالی علیه وسلم دەفەرموێ، من کان فی حاجە اخیه کان اللە فی حاجتی، هاوکاری و دەستبارگیری یەکتری بکەن، ئایا ئێمە لەوانەین کە پێغەمبەری خوا دەفەرموێ، هەمووتان کونوا عباد اللە اخوانا، بەندەی خوا بن پاشان برای یەکتر بن یەکتر مەشکێنن پشتی یەکتر مەشکێنن ئایا ئێمە لەوانەین کە ڕسول الله دەفەرموێ مثل المؤمنين في توادهم وتراحمهم وتعاطفهم كمثل الجسد الواحد ئایا یەک جەستەین یەک جارین هەست بە ئێش و ئازاری یەکتری دەکەین یان خوا پەنامان بات لە ژێر سایە و سێبەری ئەو دەسەڵاتە عەلمانیەتە بەرەوە بچین بەر بینە گیانی یەکتری کۆمەڵگا بەر بێتە گیانی یەکتری هەموو ڕقی لە یەکتری بێ بە تایبەتی بە تایبەتی بە گژاچوون و یان بە گژی یەکترادانی چینی قوتابی و مامۆستا یان چینێک لە مامۆستا و مامۆستا یان هەر چینێک لە فەرمانبەر و فەرمانبەری تر لە لایەنی دایک و باوکەوە یان مامۆستاوە یان قوتابی و خوێندکارەوە ئەوەش هەڕەشەیەکە کە دەبێ ئێمەی ئومەتی ڕەسول اللە ئاگادار بین برای یەکتری بین چونکە ئەوەی کە ستەممان لێ دەکات بریتیە لەو سیستەمەی کە ژیانی هەمومانی تێکداوە نەک ئێمەش لە بواری کۆمەڵایەتی و لە بواری ژیان یەکتریدا بەربینە گیانی یەکتری پێغمبەری ئازیزمان صلی الله تعالی علیه وسلم فێری کردوین انصر اخاک ظالما او مظلوما، براکەت سەربخە ئەگەر ظالم بوو ئەگەر مظلوم، خەڵکێکی جاهیل و دەبەنگ تێناگەن لەم لەمەی کە پێغەمبەری ئازیز صلی اللە تعالی علیه وسلم هات جاهیلیەتێکی گۆڕی بە چی؟ بەمەی کە فەرمووی ئەگەر براکەت زوڵمی کرد دەستی بگرە دەمی بگرە ئەگەر براکەت مظلوم بوو ستەملێکراو بوو مافی بۆ وەربگرەوە بۆیە پێغەمبەری ئازیز ئێمەی میرات گران پەروەردە دەکا لەسەر ئەوەی کە بە تایبەتی ئەو زمانە لێپرسینەوەی لەگەڵا دەکرێ، ئەو زمانە بۆ ئەوەیە حەق بڵێ، ئەو زمانە بۆ ئەوەیە خەمخۆری دینی خەڵکی بێ، ئەو زمانە بۆ ئەوەیە خەمخۆری قووت و بژێوی و ژیانی خەڵکی بێ، ئەم زمانە و ئەم مینبەرە بۆ ئەوەیە کە کۆمەڵگا تەبا و برا بن، پاک بن، دوور بن لە هەموو غەش و گەندەڵییەک، نەک خوانەخواستە بەگژ یەکتریا بن. ئەم زمانە بۆ ئەوەیە پێتان دەڵێ ئوممەتی مسوڵمان، میللەتی کوردی مسوڵمان، ئەوانەی کە شادزن، ئەوانەی کە شەریکە دزن، ئەوانەی کە بەڕاستی تازە پێدەگەن و فەریکە دزن، ئەوانەن کە بەڕاستی خوێنی میللەتیان مژیوە، ئەوانەن قوت و سەروەت و سامانی میللەتیان دزیوە، نەک میللەت بەربێتە گیانی یەکتری و زمانیان لەگەڵ یەکتریدا بەکاربێنن. بە خراپە زمانی محرابی رسول اللە ئاوای پەروەردە کردوین کە پێغەمبەری خوا دەفەرموێ ئێوە پشتیوانی یەکتری بکەن کە خۆشەویستمان دەفەرموێ عادەتی جاهیلیە دەڵێ زمان بۆسیە سەر سەلامەتە ئەی نافەرمێ ئەفضل الجهاد کلمة حق عند سلطان جائر گەورەترین جیهاد بریتیە لە ئەمر بە مەعروف و نەهی لە مونکەر، ئەی پێغەمبەری خوا لە پێش بوونی بە پێغەمبەرایەتیدا بۆچی بەشداری حیلفی فضول دەکات بۆچی بەشداری جەنگی فیجار دەکات لەبەر خاتری ئەوەیە کە مەزلوم و ستەم لێکراوانێکن ستەمیان لە دەکرێ فەکەیفە بۆ ئێمەی ئومەتی رسول اللە لە دوای ئەو پەیامی قورئانەوە کە دەبێ هەمیشە و هەردەم بە زاڵم بڵێین نەخێر بە ستەمکاران بڵێین نەخێر، بە دەسەڵاتدارانی هەرێم دەڵێین ئێوەن، بەڕاستی پێتان بکرێ چوار تایە دەخەنە ژێر هەرێمەکە و بە خەڵک و خاکیوە دەیفرۆشن، بە میللەتیش دەڵێین ئەوانەی خواپێداون پارەدارن ئاگاتان لە هەژاران بێ، بە هەژارانیش دەڵێن بژین، عیزەتی نەفستان هەبێ، بە عارەقی نێو چەوانی خۆ بژین، تەماح نەکەینە نەفس و ماڵی یەکتری، دڵنیابین دڵنیابین چۆن ئەم ساڵە لە تەمەنمان دەڕوات ئەو قەیرانەش تێدەپەڕێ بەڵام گرنگ ئەوەیە بەندەی خوابین بەڵام گرنگ ئەوەیە خوا لە خۆمان نەڕەنجێنین بەڵام گرنگ ئەوەیە شوێنکەوتەی پێغەمبەری ئازیز بین بەڵام گرنگ ئەوەیە دەم بە استغفراللە و پەشیمانی بین خوایە بۆ خاتری گەورەی خۆت و ناوە پیرۆزەکانت بۆ خاتری اسمی عظمت یا اللە لێت داواکارم لە هەڵە و گوناهەکانمان ببوورە خوای پەروەردگار ساڵێک لە تەمەنمان وا بەڕێ دەخرێ و دێتەوە بەردەم مەلایکەکان یا ئەڵڵا هەمووان پێکەوە دەڵێن ئەستەغفر الله و ئەتوب ئیلیک خوای پەروەردگار زمانی ڕەشمان سپی بکەرەوە خوایە چاوی ڕەشمان جزمە گوێمان هەموو ئەندامەکانمان یا ئەڵڵا گوناهمان پێکردو خوای لەمان خۆش بە خوایە لێمان خۆشبە یا رب العالمین خوای پەروەردگار بمانژێنە تا ئەو کاتەی بەندەی تۆین و عەبدایەتی بۆ تۆ دەکەین یا رب العالمین خوای پەروەردگار هیدایەتمان بە لەسەر ئیسلام خوایە بمانژێنە بۆ ئیسلام بمان مرێنە لەسەر ئیسلام یا رب العالمین خوایە دەرگاکانی خێر و خۆشی لە ئاسمان و لە زەوی و لە میلەتە بکەرەوە یا رب العالمین لێت داواکارم شیفای نەخۆشی مسلمانان بەی بە تایبەتی ئەوانەی داوایان کردووە لە ناوەوە و دەرەوەی هەرێمن یا اللە شیفایان بە خوایە ئەوانەی منداڵیان نیە منداڵیان پێ ببەخشە ئەوانەی هاوسەرگیریان نەکردوە بۆیان ئاسان کە یا ارحم الراحمین لێت داواکارم خوایە هەرێمەکەمان پڕ خێر و پڕ خۆشی کە پاکی بکەرەوە لە کوفر و لە فەساد یا رب العالمین خوای پەروەردگار لێت داواکارم پشتی شادزەکان و شەریکە دزەکان و فەریکە دزەکانیش بشکێنە یا ئەرحەمە الراحمین خوایە چاویان کوێرکە خوایە قەڵەمیان بشکێنە خوایە حکمیان لەدەست بسێنە یا ئەرحەمە الراحمین خوایە ئەو میلەتە تەباو براکە یا رب العالمین لێت داواکارم کلیلی خێری کردنەوەی دەرگای قوتابخانەکانمان بۆ بنێرە یا رب العالمین خوایە قوتابیان و مامۆستایان خوایە قەڵەم و خامە و قوتابیان بەیەک ئاش بکەرەوە بۆ عیزەتی دینەکەت بۆ ئاوەدانی وڵاتەکەت یا ارحم الراحمین خوایە لە گوناهی من و ئەم جەمعە خۆشبە خوایە لە گوناهی من و ئەم جەمعە خۆشبە رەحم بە دایک و باوکی مولایەکمان بکە لە گوناهی مردوانمان خۆشبە اللهم آمین ادعوا الله وانتم موقنون بالاجابە.